سیدنا وحبیبنا محمد وعلى آله وأصحابه أجمعین ئیمانداران و خواناسانی بەڕێز و خۆشەویست لە جمعی ڕابردوودا لەسەر بابەتێکی گرنگ دواین بە ناونیشانی دژایەتی خوا ناکرێ پەروەردگاری جیهانیان ئازادی کردووە مرۆڤ لەوەدا ئیماندار دەبێ یان بێ ئیمان ئەوەی هەڵگرتووە بۆ قیامەت کە پاداشت و سزاکە لەوێ دەدرێتەوە چونکە خوای پەروەردگار پێشەوەی ڕەحیمی قیامەت بێ ڕەحمانی دنیایە بۆیە لە بسم اللە کەمان دەڵێن بسم الله الرحمن الرحیم ئەو ڕەحمانیەتی پەروەردگارە پێش ئەوەی کە بگاتە قیامەت لە دنیادا کافرەکەش دەگرێتەوە بەڵام خوای پەروەردگار لە هیچ کەسی قبول ناکە سوکایەتی بە ناوی پیرۆزی ئەڵڵا بکرێ سوکایەتی بە دەسەڵات و هێز و عەزەمەتی پەروەردگار بکرێ پشتیوان بە خوای پەروەردگار لەم وتارەشدا هەندێکی تر لەسەر ئەو بابەتە دەدوێین لە خزمەت ناوی پیرۆزی ئەڵڵادا ناوی پیرۆزی ئەڵڵا کۆمەڵێک نهێنی زۆر گەورەی لە خۆی گرتووە بۆ نمونە لە هەموو وشەیەک زیاتر لەم جیهانەدا وشەی ئەڵڵا بەکاردەهێندرێ یانی تۆ جەنابت بیر بکەوە لە ئاستی خۆتەوە، وشەیەک کە لەم گەردوونەدا، لەم جیهانەدا، لەم سەر گۆی زەوییەدا بەکار دەهێندرێ، ڕۆژانە، شەو و ڕۆژ، لە لای گەورە، لە لای بچووک، زانا نەزان وشەی اللەیە. زۆرترین وشەیەک کە لە هەموو جیهانا بە بەردەوامی خوا بەکار دەهێندرێ، بریتییە لە وشەی، اللە. هیچ کەسێک نییە لە تەنگانەدا ئەوەی کە خوا ناناسێ، ئەوەی کە نوێژ ناکا، ئەوەی سەرپێچی فەرمانەکانی دەکا، لە کاتی تەنگانە و ناڕەحەتیدا کە دەستی لە ئەسبابەکان دەبڕێ، لەو کاتا هیچ کەس نییە هاوار نەکا یا ئەڵڵا. هەموو گەلانی دونیا وەکو خۆی بەکاری دەهێنن. ئینگلیز ناڵێ فڵان شت، کورد، عەرەب، هەمووی بە یەک وشە دەڵێ ئەڵڵا. هەمووشی بۆی دێ، هەمووی دەزانێ بڵێ ئەڵڵا. لە قووڵایی دڵەوە پیتەکانی دێنە دەرەوە. سەیری کە کاتێک کە دەڵێی ئەڵڵا، ناو سینەت دەهەژێ لەگەڵیا. لە ناو سینەتەوە ناوی ئەڵڵا دێتە دەرەوە. لا اله الا اللە محمد رسول اللە پیتەکانی لە ماڵەوە جوان بژمێرە بیست و چوار پیتە لا اله الا اللە باڵێکە دوانزە پیتە محمد رسول اللە باڵەکەی تریەتی دوانزە پیتە بە هەردووکیان کە ئینسان بەرز دەکەنەوە بەرەو لای خوا بیست و چوار پیتە سعاس شەو ڕۆژی ئێمەش بیست و چوار سعاتە یعنی دەبێ ئەو ئەڵڵایە و ئەو محەممەدت بیست و چوار سعاتی خوا لە بیر بێ نابێ بە کاتی خوا پەرستی وشەی ئەڵڵا لە هەمزە دوو لام ها پێک هاتووە سبحان الله هەر وشەیەک یەک کەلیمەی لێ لە یەک حرفی لێ لابا هەر کەلیمەیەک یەک حرفی لێ لابا معناکەی تێگەچێ بەس وشەی ئەڵڵا وانیە هەمزەکەی لێ لابا دەخوێندرێتەوە لله هەرچی هەیە و نییە هەمووی خوایە ئەگەر لامی یەکەمیشی لێ بکەیەوە دەبێتە لەه و تایبەتە بە خوای پەروەردگارەوە هەر مەعناکە وەک خۆیەتی هەمزەکەش و دوو لامەکەش لابەرە بەس پیتی هاء بێنێتەوە بێتە هووە خوا تاک و تەنهایە سبحان اللە یەک نوقسانی بەسەرا نایە خوای پەروەردگار ئەم وشەی ئەڵڵایەی لە قورئانەکە تۆمار کردووە بۆ سەردەمی عیلم و زانست ئەم ئیسلامە ئەوەی گەورەییە هەتا عیلم پێش دەکەوێ موسڵمانان سەربەرزترن شتی جوانتریان بەرچاو دەکەوێ لەبارەی دینەکەیانەوە ئێستا هێڵێک هەیە پەڕەیەک هەیە پێی ڵەن خەتی بەیانی ئەو خوێندکار و تەلەبە خۆشەویستانەمان کە لە قوتابخانەکاندان لە سەرەتاییەوە تا زانکۆ و دکتۆرا هەمووی دەزانێت خەتی بەیانی چییە ئەم خەتی بەیانییە بە هێڵی ئاسۆیی لەگەڵ هێڵی ستوونی کۆمەڵێک بنەمای هەندەسی لەسەر دیاری دەکرێ. تۆ وەرە قورئانی پیرۆز لەسەر ئەم هێڵی بەیانییە دابنێ. سوڕەتی فاتیحە ژمارەیەکە لە سوڕەتەکانی قورئاندا حەوت ئایەتە. لەم لاوە ژمارەیەک وەرگرە و لەوێشا حەوتا لە بەیەکگەیشتنیان خاڵێک دابنێ، تۆخی بکەوە بە قەڵەم ڕەساسێک. پێدا وەرە حەتا دەچێت سورەتی ناس کە سەد و چواردەمین سورەتی قورئانە شەش ئایەتە لەوێش پیتێک دانێ خاڵێک دابنێ دواتر لەو بینایە هەموو سورەتەکان دابنێ وەرە بەسەریانا خاڵەکان بەیەک بگەیەنە بەڕوون و ئاشکرای دەنووسێ ئەڵڵا وەکو خەتاتێک نووسیبێتی بۆی پێت دەڵێ نێرەری ئەو قورئانە ئەڵڵایە سبحان الله هەتا واگە علم پێشکەوتە ئینسان ئەم دینە بەرەو دواوە بڕۆیشتایە چونکە گەر شتێک خەرافی بێ لەگەڵ عیلما یەک ناگرێ کەچی سبحان الله تا عیلمەکە پێش دەکەوێ خەتی بەیانی لە خزمەت ناوی ئەڵڵا دایە ئەوە لەتوانی بە تەلەبەی خوێندکاری خۆشەویست جوان بۆی دانیشێ بەو هێڵی ئاسۆی و ستونی سوڕەتەکان و ژمارەی ئاەتەکانی بەیەک بگەیەنە ڕون و ئاشکرا ئەڵێ خەتاد نووسیوێتی ئەڵڵا یەکسەر دەنووسرێ ئەڵڵا بەڵێ خوای پەروەردگار خۆیمان نیشان دەدا پێمان دەڵێ ئەم پەروەردگارە دژایەتی ناکرێ ئەو کەسانەی کەوا شەڕیان لەگەڵ ئیسلاما کردووە هاتوونە مەیدانی جەنگ خوا لە دنیادا زۆربەیانی ڕێنمایی کردووە بەڵام ئەوەی بە وشەیەک سوکایەتی بە ناوی پەروەردگار کردە خوا غەزەبی لێگرتووە هەر لە دنیادا پێش قیامەت سوک و سەلیم و ڕیسوای کردووە تەماشاکە لە شاری مەککەدا دوو سەرکردە هەبوون لە کاتی هاتنی پێغەمبەر صلی الله علیه و سلم دوو سەرکردەی زۆر بەناوبانگ و ناودار لە مێژوودا ئەبو جەهل لەگەڵ ئەبو سوفیان هەردووکیان خاوەن قەوم و عەشیرەت و هۆز دەسەڵاتدار و پلە و پایەدار ئەبو جەهل بە تەواوی مەعنا دژایەتی ئیسلام و پێغەمبەری خوای لەکە صلی الله علیه و سلم ئافرەتێکی وەکو سومەیە خان دایکی عەممار و خێزانی یاسری ڕیش سپی بە ڕمێک لە بەینی هەردوو مەمکی دا و کوشتی بەس لەسەر ئەوەی کە دەیگوت لا ئیلاهە ئیلا اللە چونکە بێکەس بوو چونکە کەسی نەبوو دەیگوت من بەس کەسم خوایە ئەویش تەحەدای خوای دەکرد وتی با خواکەت لەسەرت بە جواب بێ ڕمێکی لێدا و شەهیدی کرد عەرەق نەخۆمەوە و حەیوان سەر نەبڕم و کەنیزەک و ئافرەتی ڕاقیسە ڕەقس و سەما و گۆرانیم بۆ نەڵێ، لووتی موسڵمانان نەشکێنم و نەزانم خوایەکەیان چ دەکا دەبێ نەگەڕێمەوە. بەڵام ئەزانن خوا چی لێ کرد، بە دەستی دوو مێردمنداڵی یەکید عومریان دوانزە سێنزە ساڵ دەبوو، نەک پاڵەوانێک، دوو مێردمنداڵ لە وڵاخەکەی هێنایانە خوارەوە سەریان لە لاشەی جیا کردەوە. تۆپاندیان لەوێدا ڕەوانەی جەهەنەمیان کرد ڕیسوا بوو لاشەی ئاوسا و بۆگەنی کرد ئەبو سوفیانیش وەکو ئەو دەسەڵاتدار بوو وەکو ئەو دژایەتی پێغەمبەر صلی الله علیه و سلم دەکرد ئیمانی بە خوا و بە پێغەمبەری خوا نەهێنا موشریک بوو بەڵام ڕۆژێ لە ڕۆژان نەچوو زلەیەک لە موسڵمانێکی بێدەسەڵاتدا بەڵام لە مەیدانا دەوری خۆی دەبینی. ئەبو سوفیان سەرکردایەتی جەنگی ئوحودی کرد کە حەمزەی تێا شەهید کرا. ئەو جەنگەی حەفتا سەحابەی پێغەمبەری تێا شەهید کرا و پێغەمبەری خوا فرمێسک بە چاویا دەهاتە خوارەوە، قائیدی ئەو لەشکرە ئەبو سوفیان بوو. جەنگی ئەحزاب کە موسڵمانان تینی گەورەیان بۆ هات بە سەرکردایەتی ئەبو سوفیان بوو. بەڵام لە مەیدانا دەستی خۆی دەوەشان. ڕۆژێ بەو زمانەی هەڵەیەکی بەرامبەر بە خوا نەکرد. ناڕەوایەکی نەگوت ئاخری خوا هیدایەتی دا سەربەرزی کرد بە ئیسلامەتی پلە و پایەشی لە ماڵی خوا هەر وەکو جاران مایەوە چاو لێ ئەم دوانە هەردووکیان کافرن بەڵام ئەم کافرەیان زۆر سەرسەختە دژایەتی خوا دەکا خوا لوتی بڕی ئەمەیان دژایەتی دەکرد لە مەیدانی جەنگا شەڕی دەکرد خەڵکی دەکوشت بەڵام بە زمان دژایەتی خوای پەروەردگاری نەدەکرد خەڵکی مەزڵومی عەزە نەیەدا خوا هیدایەتی دا و پلە و پایەکەشی پاراست لەبەرئەوە ئاگات لێبێ حەتتا ئەگەر خوا نەخواستە کەسێک کافریش بێ با دنیا لێ تاڵ نەبێ بەڵکو خوا ڕۆژێ هیدایەتت دا زمانت بپارێزە لە دژایەتی خوای پەروەردگار گەلێک جۆری دژایەتی خوا هەیە لەم سەر زەویەدا خۆشەویستان گەلێک کەس هەیە دژایەتی پەروەردگار دەکا ئەبێ بە ئاگا بین یەکەم دژایەتی خوا کە بە ئاشکرا لەم سەر زەوێ دەکرێ نعوذ باللە ئەوەیە کەسێک بڵێ ئەم شەرعی خوایە بە کەڵک نەماوە زۆر جار گوێمان لێ دەبێ ئەڵێن کاکە دین باشە بۆ خۆت نوێژ بکەی و خۆ مزگەوتیشە بێ خراپ نییە ئامۆژگاری چاکەی خەڵک دەکرێ بەڵام نابێ ئەم دینە ئەم دینە 1400 ساڵی بەسەرا تێپەڕیوە ئەم شەرعە کاکە کۆن بووە ئێستا سەردەمێکی نوێیە ئەو مانگە نوێ دەکەمەوە ئا ئەم بارانە ئێستا کەمە محتاجین بە باران ئەم هەموو تەکنەلۆژیا بەهێزەی ئەم سەر زەوێت و خوا دەتوانێ قەترەی باران لە ئاسمانەوە ببارێنێ ئەی کە باری ئەتوانێ مەنعیکا نەخێر دەی خوا دەفەرمێ من خوای ئەو ئاسمانەم بزانە بە شەرێک نییە دەسەڵاتی هەبێ بەسەر ئەستێرەیەکە بەسەر بەرگە هەوایەکە العلیم، خەڵکی نەبزانن خوا زانایە، ئەوەی ئەو شەرع و بەرنامەی داناوە زانایە حەتا قیامەت چی ڕوودەدا خوایەک نیە بەرنامە دانێ بۆ ئەمڕۆ بۆ بەیانی بە کەڵک نەیا علیمە عالمە بەوەو زانایە بەوەی تا هەستانی قیامەت ئەم بەشەرە چی پێویستە واللە هەمووی لە قورئان و حەدیسەکەیا تۆمار کراوە دەی ئەوانەی کە دەڵێن دین هەیە بەڵام نابێ حاکم بێ لەسەر زەویدا ئەوانە گەورەترین دوژمنی خوای پەروەردگارن خوا پەناماندا دووەمیان نوێژنەکەر بەداخەوەم نوێژنەکەرمان زۆرە ئەوەی دێشتە جمعە زۆر جار نوێژەکانی باش ناکە لە برایان و لە خوشکانمان خۆشەویستانم رسول اللە صلی اللە علیە وسلم دەفەرمێ لە صحیح مسلمە بین الرجل و بین الكفر ترک الصلاة خەڵکی نەبزانن نێوانی مسلمان و کافر نوێژە ئا ئەوەیە مسلمان و کافر بە یەک شلێک جیا دەکرێنەوە بەس بە نوێژ کە نوێژت واز لێ هێنا دژایەتی خوات کردووە شەیطان بەس ئەوەندە بە نەعلەت کرا لەسەر ئەوەی وتی خوایە سەری ڕێز بۆ ئادەم نەوی ناکەم خوا فەرمووی سوزدەیەکی ڕێزی بۆ بەرە تەقدیری بکە وتی نایکەم خوا فەرمووی بە نەعلەت بی دە نوێژکەر ئەی مسوڵمان خوا پێنج فەرز دەفەرمێ بەرە سوزدەم بۆ بەرە حەی عەلە الصەلات ئەم ڕۆژی پێنجا شەو ڕۆژ لەڵە خوایە بە قسە ناکەم ئاخر کە بە قسەی بکەی بە سوزدەی بۆ بەری کە نوێژ نەکری یعنی بە ئاشکرا دەڵی خوایە بە قسە ناکەم واللهی ئەمانە مەسیریان تاریکە بە تایبەت ئەوەی کە خۆشی بە گوناهبار نازانێت دەڵێت جا کاکە نوێژ زۆر گرنگ نییە ئەڵێی نوێژ بکە ئەڵێ هەر دڵ حیسابە دڵمان پاکە نوێژ چییە گاڵتە بە نوێژکەر دەکا ئەمانە سزایان زۆر سەختە نووسەرێکی بەناوبانگی جیهانی ئیسلامی ئەمڕۆ یوسف حاج ئەحمەد لە کتێبی ئەهل النار بەسەرهاتێکی عەجیب دەگێڕێتەوە ئەفەرمێ یەکێک لەو ئافرەتانەی کە مردوو شۆر بوو مردووی دەشتن ئافرەتێک بوو لە شار و مەحەلەکەیا بەناوبانگ بوو کە زۆر یارمەتی خەڵکی ئەدا و مردووی دەشتن فی سەبیل اللە لە پێناوی خوادا ئەوەی کەسوکاری خۆی بۆی نەشۆرایە وەکو شەرعی خوا دەڵێ ئەمیان بانگ دەکرد دەیشت ئەڵێ بانگیان کردم بۆ ماڵێک لە ژوورێکی بچکۆلەدا وەکو حەمامێک مردوویەکی تێدا بوو تێن خێرت دەگا و مردووە بشۆکتم قەیچەکە بەسەر چاو کە چوومە ژوورەوە خێرا پەلاماری دەرگاکەیان دا و لەم دیوە قفڵیان کرد وتم ئەی کەسێ هاوکاریم ناکا کەس دەرگای لێ نەکردمەوە ترسام لەرز دایگرتم ئەمانە بۆ وا دەکەن بانگیان کردم و وتیان چی بکەی ئەبێ ئەم مردووە بشۆی هەر چۆنێ بێ لەبەر دەستمان ڕزگاری کە پەگەیەکی بەسەرەوە بوو قەدەری خوای پەروەردگار دەفەرمێ پەردەکەم کەلادا دەم و چاوێکی وەکوو خەڵوز ڕەش چاوەکانی ئەبڵەق بوو بوو چاوی نەدەنیشتەوە دەستم لێدا گۆشتەکەی وردە وردە بە دەستمەوە هەڵدەوەری هاوارم کرد تخوا دەرگام لێ بکەنەوە وتیان سێ کەسی پتۆ پێش تۆ دەرگای لێ کراوەتەوە لەوێ ڕوحت دەرچێ ئێمە چی بکەین حەیامان دەچێ یان دەبێ بیشۆ یان دەرگاکە ناکەینەوە ئەڵێ هەرچۆنێ بێ سەتڵێک دوو سەتڵ ئاوم پێدا کرد و کفنێکی لێ بوتێمەوە پێچا وتم تەواو نەجاتی بوو دواتر لەرز دایگرتم چەند شەو خەوم لێ نەدەکەوت خەو نەدەچوە چاوەکانم ئەو دیمەنە سامناکە کە من بینی بەتمەڵە وەسف ناکرێ بۆ مامۆستایەکی بەڕێز و شێخێکی خواناسم گێڕایەوە فەرمی وەڵڵای خوا خۆی بەندەناسە ئەوەی زاهیری من بزانم ئەم ئافرەتە نوێژنەکەر بووە نوێژنەکەر بۆ سەری بەندایەتی بۆ خوانەوی نەکردووە توخوا لە پەنایەکەوە بە بێ دەنگ تۆ ئەمە لای خەڵک مەدرکێنە ئەوە سڕێکە و دایپۆشە بێ دەنگێک تۆ بە کەس و کارەکەی بڵێ ڕەفتاری ئەم ئافرەتە چۆن بووە ئەڵێ دوای تەوابوونی تەعزیە و پرسەی چوون بۆ لایەن وتیان ئەمە کچێک بوو هێشتا شووی نەکردبوو وتم لەگەڵ دینا چۆن بوو وتی دوژمنایەتی دینی دەکرد نەک هەر نوێژی نەدەکرد کە یەکێ نوێژی دەکرد با بە ئەمە چیام نوێژکردنە خۆ بە نوێژ نییە خۆ چ پێویستی بە نوێژی ئەمەیە نەک نوێژی نەدەکرد گاڵتەی بە نوێژکەر دەهات ئەڵێ وەڵی گەڕامەوە لای مامۆستاکە وتی من تۆمار یەکەم لە کتێبەکانی خۆما بۆ وێتە دەرس و عیبرەت بۆ خەڵکی ئەی ئەو کەسەی کە نوێژ ناکەی دژایەتی خوا دەکەی وتی یەک پارچە لاشەی بوو بە خەڵوز پێشەوەی داخڵی قەبر بکرێ دەی با بگەڕێینەوە بۆ لای خوا ئەوەی کە نوێژی نەکردو هەر ئێستا بڕیار بدا بە هیچ شێوازێک نوێژەکانت مەفەوتێنە سێیەم ئەو کەسەی کە سوێندی بە درۆ دە خوا بۆ تەماحی دنیا ئیشی بەخوایە بۆ مادە پەنا بەخوا ئەمە ئەمڕۆ زۆرمان لە ناودایە با زۆر بە ئاگابین خۆشەویستان ئەو کەسەی کە ناوی خوا سبحانه وتعالى بەکاردەهێنێ بۆ یەک مەرامی دنیایی ئەزانن ئەوانە زۆر خەتەرن ئەوانە سەلبی سەرمەرگ دەبن ئەوانە کە شادۆ ئیمانیش بێنن کە ناوی خوا بۆ سوێندی درۆ بۆ دەستبڕینی خەڵک بەکاردێنن واللهی ئەگەر تەوبە نەکەن لە سەرە مەرگا ئیمانەکەیان سوودیان پێ ناگەیەنێ خوا باسی فرعونمان بۆ دەکا فرعون کاتێک کە بە دووی حەزەتی موسادا ڕای دەکرد دەیگوت ئەبێ بیگرم و بیکەم بە پەند دەریای نیل شەق بوو خوا دەفەرمێ وەکو دوو شاخی گەورەی لێ هات ئاوەکە بەستی بنی عەرزەکە بە وشکی مایەوە حەزەتی موسا و موسڵمانەکان پێدا پەڕینەوە فرعون وتی ئاویش سامم لێ دەکا ئەبێ بڕۆم ئێستا بیان گرم ها ئاوەکە شەق بوو گەیشتە ناوەڕاستی ئاوەکە بەخۆی بە سوپاکەی و ئاوی نیل خاو بۆ هاتەوە یەک خەریک بوو غەرق دەبوو ئەو خوانەناسەی کە دوێنێ کە سەعاتێ دەقەیەک لەوە پێش دەیگوت انا ربکم الاعلی خەڵکینە من خوای هەرە گەورەی ئێوەم خوا بەس منم یەک دەقە لەوە بەروای دەوت کە ئاو هاتە لێوانیەوە و نەیدەزانی چی بکا کەوتە پەلەقاژە وتی آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين لە سوڕەتی یونس ئایەتی نەوەد تا خوا دەفەرموێ هاواری کرد وتی ئیمانم هێنا بەو خوایە کە بەنو ئیسرائیلی ئیمانیان پێهێناوە بە شاهد بن من مسلمانم فرعون هاواری کرد بە شاهد بن مسلمانم ئیمانم هێنا بەو خوای بەنو ئیسرائیل ئیمانیان پێهێناوە خوا ئیمانەکەی لێ قبوڵ نەکرد بۆ ئەو نەی دەگوت ئەڵڵاش دەگوت چاوی لێ بوو بەنی ئیسرائیلی ڕزگاریان بوو بە هۆی حەزەتی موسا و شوێنکەوتنی حەزەتی موساوە دینەکەوە وتی پەلاماری ئەو خوا دەم کە ئەوانی ڕزگار کرد بۆ ئەم وەختە ئیشی پێی بوو ئەی ئەو خوای بەنو ئیسرائیل ڕزگار کرد ئیمانم پێ هێنای ڕزگارم کە خوا فەرمی ڕزگارت نابێت چونکە تۆ بۆ مەرامی دنیا ئیشت بە ناوی خوایە بەنو ئیسرائیلەکانیش سبحان الله معجزەی هەرە گەوریان بینی بوو دارگۆچانێکی ڕقی بێژیان لەبەر چاویان بوو بە ئەژدیها هەرچی سحری ساعرانی فرعونە بەتاڵی کردەوە دەستی دەخستە باخەڵی کە دەری دێنایەوە شعلەی دەدایەوە وەکو تیشکی ڕۆژ بەبێەوەی نەخۆشی بێ ئاوای لێ دەکرد و چاک دەبەوە ئەمەیان بە چاوی خۆیان بینی ئەو ئاوایان بینی لەبەر چاویانە شەق بوو بە ناویان ڕۆیشتن پێڵاویشیان قوڕاوی نەبوو والله هەر ئەوەندە کەوتنەوە شوێنەوی بەلای دێیەکە ڕۆشتن بتیان دەپەرست بتیان دەپەرست هەر یەکە سخەیشی بتپەرستێک بوو ئەم بەنو ئیسرائیلە وتیان یا موسا اجعل لنا إلها كما لهم آلهة تخوا ئەی موسا هەندێک بتیش بۆ ئێمە پەیدا کە بەمەش وەکو ئەوانە بتپەرستین بتپەرستی چەند خۆشە پەنا بەخوا علەمای تەفسیر ئەفەرموون ئەزانن بۆیە وایان کرد ئەخە قەت دەبوو ئەمانە بێ بڕوا نەبنەوە خۆ ئەم هەموو معجزە گەورەیان بینی بوو ئەمانە بۆیە مسلمان بووبوون بۆی لە دەستی فرعون و ستەمەکانی ڕزگار بە شوێن موسا کەوتبوون خواناستیەکان بەشی دنیاشی تێکەڵا بوو خوا لێ قبوڵ نەدەکردن ئەها خوا لێ قبوڵ نەدەکردن خواناسی و دینداری ناوی ئەڵڵا نابێ دونیای پێوە بخورێ دەی ئەو کەسەی کەوا لە معاملەیەکی بچووکە کە دەڵێ خوا شاهیدە نعوذ بالله ئینسان مشرک بە لەشی دادێک کاکە چۆن بە ناوی خوا ناوی خوا بۆ معاملە بۆ دینار و دۆلار خوا شاهیدە بەوە کەمتری نادەم خوا شاهیدە وەندەم پێداوە والله ئینسان مشرکە بە لەشی دادێ موسڵمانێکی بە حەق و خواناس بە شاید حاڵی چەند کەسێ وتی یەکێ لەوانەی کە شت دەفرۆشن احترام هەیە بۆ کەڵ خەڵکی کاسب چاک و خراپ لە هەموو چینێکە هەیە ئەوانەی کە فەرش بەم توێتا و شتانە دەفرۆشن وتی لە شوێنەکە قاقا پێ دەکەنین بۆ خۆیان ئەیگوت کوڕە چۆن ئەو پیرێژنەت خەڵەتان لای قاتعی هەشت وتی کورە هەر سێ جار وتم بەخوا زەرەر دەکا بەوە کەمتر یەکسەر بڕوای کرد وتی پێ دەکەنین دەیگوت سێ جار وتم بەخوا یەکسەر ئەو پیرێژنە بڕوای کرد فەرشێک بایی سەد و پەنجا هەزار بوو سێ سەد هەزارم لێستان بە ناوی خوا نعوذ بالله ئەمە ئەمە سوکایەتیە بە ناوی پیرۆزی ئەڵڵا ئەو ئافرەتە ئیماندارە ئەو زەرەری نەکردووە تۆ بۆت هەڵگر بۆ قیامەت قوڕ بەسەر ئەم کۆڵە لە کۆڵ نێ بۆ قیامەت ئەو نافەوتێ بەوە سەد و پەنجا هەزار زیاد لێستان وتی سێ جا وتم بەخوا یەکسەر ئافرەتەکە بڕوای کرد ئەو ئیماندارە ئەو کەوتوێتی ناوی خوا لەشی لەرزیوە چوزانە تۆ درۆەکەی لەبەر ئەوە لەبەرەوە ئا ئەمە ئەم بەزمەی ئەمڕۆ کە کەسەکە وتی خوا شاهدە نعوذ بالله بەخوا لێی دوورکەوێ بڵێ کاکە من معاملەی ئاوا ناکەم ئەمە مادەیە دینار و دۆلارە توخوا حەیف نییە ناوی پیرۆزی ئەڵڵاه بەکاربێنی بۆ بەرزەوەندە شەخسیەکانت ئەو سێ کەسەی کە خوا دوژمنیانە یەکەمیان رجل اعطا بی ثم غدر کەسێ پەیمان دەدا بە خوا ئەڵێ خوایە ئەم جارە لەم بەڵایە ڕزگارم کەی ئەو خێرە بکەم خوایە ئەم جارە لەم نەخۆشیە ڕزگارم کەی لەم بەڵایە بە دوورم خەیەوە شەر بێ پیاوی ساڵح بم حەرام نەخۆم لەگەڵ خەڵکا باش بم سبحان الله کە خوا ئاواتەکەی هێنایە جێ وەکو جاران خراپ دەبێتەوە هەر ئەوەی لە بیر نامێنێ چ پەیمانێکی بە خوا داوە ئەها ئینسان کە نەخۆش دەبێ کە محتاج دەبێ کە لێی دەقەومێ ئەڵێ خوایە بەس ئەمجارە هاوار بۆ تۆ فریام کەوی شەر بێ پیاوی چاک بم ئافرەتێکی خواناس بم کەچی کە دەرگای ڕەحمەتەکە کرایە وازانە جارش کە تووشی ئەم تەنگانە نابێتەوە مامۆستایەکی زانکۆی دیمەشقی سووریا دکتۆر محەممەد ڕاتب نابلوسی ئەفەرمێ پیاوێک نزیکمان بوو ئەهلی گەڕەک بوو پیاوێکی زۆر دەوڵەمەند و سەرمایەدارێکی عەجیب بوو، لە کاتێکا کە لەگەڵ ژنەکەیا لە سەیارەدا بوون و ئەوانەش کە یارمەتیدەر و سکرتێری بوون لە سەیارەی دواترا بوون، جەڵدەیەک لێی دا و لەشی لەرزی و دەستی لەسەر سوکانەکە کەوت. بەوە باش بوو ترافیک لایت بوو ئینا خەڵکیشی دەشێلا و بۆخۆشی بە هیلاک دەچوو. هەر خێرا ژنەکەی پەیوەندی بە سەیارەی دواوە کرد وەرن، دایانگرت و لە کوشنێکا ڕایانکێشا و گەیاندیانە نەخۆشخانە. کابرا وەزعی زۆر خراپ بوو. دکتۆرەکان ئامۆژگاریان کرد کە تۆ کابرایەکی سەرماداری گەورەی چیلای خەڵکە و ئەمانەیە تۆ سیحەتت بەرەو باشی دەڕوا بەڵام باشتر وایە ئاگاداریان بکەی چیت هەیە و چی نییە و چشت دەکەی ئەم کابرایە ترسی بۆ هات بم قسەی دکتۆران وتی نیشانەیەوە کە دەمرم وتی ئاگادار بن و بە شاهد بن ئەو پارچە زێویە هی فڵان کەسە و من بەناحەق لە دەستیم دەرێناوە وتی تەسجیلێک بێنن بە خێزانەکەی و بە کوڕەکانی و کچەکانی تەسجیلێک هێنەنا دەیگوتن مڵکی فڵان شوێن من داگیرم کردی فڵان کەس بوو بە ناحەق و ناڕەوا محامیەکم وەگرت و داگیرمان کرد ئەو سارەیە هی فڵان کەس بوو من دەستم بڕی تو خوا بیدەنەوە ئەو فڵان شتەی ئەوەیە ئەوەندە پارەی فڵان کەسم خوارد چونکە سیقە و متمانەی بە دەوڵەمەندەکەم هەبوو ڕەسیدێک بانقێک شتێک لە بەینمانا نەبوو پارەکەیم نەدایەوە و هیچی بۆ نەکرا ئەمەی هەموو گوت وتی، تخوا لە دوای مردنم ئەمانە بدەنەوە. وتیان باشە، هەر بە دەورێ بوون لە خەستخانە، ڕۆژ بە ڕۆژ سیحەتی باشتر دەبوو. وەڵا هاتە دەرەوە لە خەستخانە و عەیبی نەما، دکتۆر ئیزنی دا. وتی، کاسێتەکە لە کوێیە؟ وتیان ئەوەتا. ژێر پێی دا و شکاندی و سووتاندی. وتی، پەشیمانم لەوەی کوتوومە، ئەمانە با بۆ خۆیان هەر بڵێن. خۆ ئەمانە نەچن لای کەس بیدرکێنن. سبحان اللە، اعطی بی ثم غدر، پەیمانی بە خوا دا ئیسلاح بێ، کەچی دوای پەشیمان بۆوە. خۆ ئەمین زارەک چوکەی دابوویە دەفەمە دوای هەشت مانگ ئەم جارەیان جەڵدە لێیدا کەس بەزمان بەسەری ڕانەگرت و ڕوحی دەرچوو هەمووی بردە قیامەت زۆر جا کە ئەمانە دێ ئەمە ئاگادارکەرەوەیە کە پەشیمان نەبیتەوە کابرا خێرێک ئەنجامدا بزنێکە کا بەخێر سەد پرسیاری مەلا دەکا بۆی کە نەیکا مامۆستا بە وەزعم خراپ بۆ دەبێ بیکەم و برا پەیمان مەدە کە پەیمانت دا بەخوا بیکە دووەمیان ئەو کەسانەی کە خوا ڕۆ زۆر ڕقی لێیانە و دوژمنایەتی خوایە ورجل باع حرا فاکل ثمنه ئەو کەسەی شیربایی دەخوا کچێکی هەیە لە پێناوی پارەدا بەشووی دەدا جا شیربایی خۆری زەمانی قەدیم پارەکەیان وەردەگرت شیربایی خۆری ئێستام ئەم سەردەمە ئەوەیە چاوی بەس لە دەوڵەمەندی کابراوەیە ئەڵێی نوێژەکە ئەو کوڕە کورە نەوەڵا ئیشەڵا لەمەو دوا دەیکا با بە قەد نوێژی نەکردووە لە مزگەوتا بینیوتە نەوەڵا عەرەق دەخوا بەرە وەڵا قوماش دەکا و جار جارێک شوێنی خراپیش دەبینێ بەڵێ ئەی بۆ ئەم کچەتی پێشکەش دەکەی وەڵاهی بنەماڵەیەکی ناودارن دوسێ کوڕیشیان لە خاریجە کۆمپانیایشیان هەیە سێیەمیان، ورجل استاجر اجیرا فاستوفی منه ولم یعطه اجره، کەسێک کرێکارێک بە کرێک دەگرێ، کرێکاری قوڕبەسەر بەم گەرمایە عەرەق لە بەری پێی دەچۆڕێتەوە تا ئێوارە، بە نانەسکێک دەژیا، بە پارەیەک ئیشەکەت ڕێک و پێک بۆ دەکا، ئێوارە کرێکەی نەدەیە، دەستی دەستی پێ بکەی حەتا مەویس دەبێ، حەتا لەبیری دەچێتەوە، کابرا دە جار هات بۆ ماڵت چی لێ دەکا و ناتکوژێ. ئەو کەسانەی کە کرێی کرێکار دەخۆن ئا ئەو کرێکارە داماوە حەرچی لەشێتی پڕیشکە تۆپ و تۆزە دوو کەڵە تلۆقەیە تۆ تەماح لە پارەی ئا ئەو کرێکارە داماوە دەکەی ئەوە پەنا بە خوای پەروەردگار خوا دوژمنایەتی لەگەڵا دەکا بە ئاگا وەرەوە پێنجەم ئەو کەسەی زوڵم لە بێزمان دەکا ئەوانەی بێزمانن هاواریان بەس بۆ لای خوا دەچێ بەس بۆ لای پەروەردگار ئەو بێزمانانە گوێ درێژێک بێ مێرو لەیەک بێ بە ناحەق دەیسووتێنی و ئازاریە دەی ئەوانەش خوا لەسەریان بەجوابە دژایەتی خوایە پەنا بەخوای پەروەردگار پیاوێک دەژێڕێتەوە لە یەکێک لە شارۆچکەکانی ئەم کوردستانەی ئێستا دەژی لە گۆڤارێکان نووسیبووی و وەکو شاهیدێکی مێژوو درکاندبووی وتی لە ساڵەکانی چلەکاندا ئاغای دێیەک لەگەڵ ماڵێکی جوتیارە دەنگە دەنگیان بوو. خەزووری ئەم ئاغایە لە دێیەکی ترەوە بۆ شکاندنی ئەم و ئەو جوتیارە و لووتشکاندنی کە نەوێ لە بەرامبەر بەزاواکەی قسە بکا و بۆوەی ئەمیش لە لایەنی یاساییەوە بەرپرسیار نەبێ لە شەوێکا دوو کەس دەنێرێ و ئێسترەکانی ئەم پیاوە دوو ئێستری دەبن بۆ جووت و بار دوو ئەمانە ئێسترەکانی ئەدزن و دەیهێنن لە ڕێگادا یەکی گولەیەکیان پێوە دەنێن بەڵام یەکیان دەڵێ وەکو کوشتمانن لە پەل و پۆمان کرد نەنرات با جووت بکە با باری پێ بێ هیچی پێ نایە ئەوە ئەوە کابرای جووتیار بێ بزانە داخوا دژایەتی کێ دەکا چەقۆیەکی گەورەی پێ دەبێت زۆر تیژ دەڵێ بۆ وەکو ئەتککردن لچ و لێوی ئەسپەکە نەبڕم لە کاتی ڕۆح دەرچوونا لچ و لێوی ئەسپەکە دەبڕێ و دەڵێ با بەیانی کاتم بۆیان پێ بکەنێ ئەمە خوای پەروەردگار ئاگای لە ڕوحی ئەم بێزمانە هەیە ئەمە لە چلەکانە ئەڵێ لە کۆتایی هەشتاکانە چل ساڵ دوای ئەوە واللهی ئەو پیاوە ئەو گەنجە کە دەوری بیست و پێنج ساڵ بوو بوو بە دەوری حەفتا ئەوەندە ساڵە پیر بوو بوو سەرەتانی لێو لێیدا سەرەتان کەم لە لێو دەدا لە لێوەکانیدا بردیانە دەرەوەی وڵات هەتا هەردوو لێویان نەبڕێوانە لە جاتی نەبوو دەڵێ بە چاوی خۆم بینیم وەڵاهی دامەدانەی هەڵبەستبوو چونکە زەلام زەندەقی لێ ئەچوو دم و دان هەمووی بەدەرەوە چی بەو ئەسپی ئەسترە کردبوو خوا ئاوای بەسەر خۆی هێنایەوە لەبەر ئەوە دژایەتی خوایە ئازادانی گوێدرێژێکی بەسەزمانیش کە لەو زادەی هیچ زەرەدی بۆ تۆ نییە بۆچی ئازاری ئەدەیت ئەوەی کە زوڵم لە کەسێک دەکا کە بێکەس و کارە جا ئەم زوڵمە نەوعی هەیە دەچێت مۆزەفێک لە دایرەیەکە بۆ دەوڵەمەندە و بۆ سەرکردەکە و بۆ ڕەیس عەشیرەتەکە و بۆ فڵانەکە دەست لەسەر سنگ ڕادەوەستێ و قوربان قوربانێتی و بەسەر چاوە داماوێکی هەژاری مەزڵومی فەقیری بێکەسیش نەناسراو دەچێ هەر جوابیشی ناداتەوە فەڕاشەکە لەو زاڵمترە ئەویش نایەڵێ بچێتە ژوورەوە جاری وایە فەڕاشی دایرەکە لە کاربەدەستەکە زاڵمترە، بۆ دەوڵەمەندەکە لە خزمەتیەتی و چای بۆ دەبا، بۆ فەقیرەکە ناردە بشتێتە ژوورەوە. ئەوە زۆر جار من لەگەڵ کاربەدەستان قسەم کردووە کوتیت وەڵڵا مامۆستا فەڕاشەکە خراپە، بابە پێم بکتۆ فەرقی کەس بەکە فەقیرەکە ناکاتە ژوور. ئا ئەمانە ئەبۆ دوژمنایەتی خوایە، چونکە ئەم خواگە کەسی نەبێ خوای هەیە. تۆ خوا هێناویە سەرەو کورسێ بەڕێزەکەم فەرقی کەس مەکە کاری یاسایی بۆ هەموو خەڵک بکە و نایاسایی مەکە جیاوازی نێوان خەڵک مەکە لای خوا خۆشەویست دەبی و لای خواش بەڕێز دەبی کورسیەکە ژیرامەی دەبێ پیاوی واهەیە ستەم لە ژنەکەی دەکا ژنەکە بێ کەسوکارە کەسوکارێکی وای نییە داماوە مەزلومە دەرکراوە ئەم ستەمی لێ دەکا ئەزانێ کەس نیە لەسەری بەدوا بێ ژنی وا هەیە ستەم لە مێردەکەی دەکا ئەزانێ پیاوەکە پیاوێکی موسڵمانە بە ئەدەبە بە حەیایە زوڵمی لێ دەکا ناچاری دەکا ئەمانەش خوا دژمنایەتیان دەکات چونکە ئەم کەسی نیە خوا نەبێ دەی تۆ دژمنایەتی خوات کردووە لە جەنگی عێراق ئێراندا کابرایەکی جوندی بەهۆی سەختی بارودۆخ و جەنگ و نالەباریەوە لە کاتی دەوام کردنا لە ئیجازەکە دەگەڕێتەوە دوو سێ سەعاتێ دوا دەکەوێ ڕەیس عورەفاکە کابرایەکی بەعسی دەبێ بەڕێزان بەهانەی پێ دەگرێ و زۆر عەزێتی ئەدا زۆر سوکایەتی پێ دەکا زۆر زەحفی مەیدانی پێ دەکا ئەمجا جنێو بە دایکیشی دەڵێ کابرا کە ئەوە دەبیستێ دوای ئەو هەموو سوکایەتیە ئەویش جنێو بە دایکیەوە دڵێتەوە دایکی ڕەیسی ژوابێ ئەڵێ بە شاید بن جنێوی بە سەید و ڕەیس گوت بە سەدام وت ئەڵێ من جنێوم بە سەید ڕەئیس نەوتوە من بە تۆم وتوە تۆ سە لە ڕای ئەم هەموو بێ حرمەتی کە بە منت کرد لە مەیدانەدا جنێوت بە دایکم وت بۆ دایکی من چی لە دایکی تۆ کەمترە منیش جنێوم بە دایکی تۆ وتوە ئەڵێ چێ شایدە دوو کەس دوو سەربازی ماستاوچی بۆ ئەوەی ئەم ڕیز عرفای هاوکاریان پێڵێ ئێمە بە گوێ خۆمان گوێمان لێ بوو کە جنێوی بەداشی سید ڕیز گوت هەر لەوێدا بەشی مخابرات دەیگرێ و پەلبەستی دەکەن و ڕەوانەی محکمەی سەورەی دەکەن پەنجا شەو بێ سەر و شوێنی دەکەن کابرای جوندی بە ناحاق دوایی ڕۆژە کتابێک دە دەڵێن ئەو ڕیز عرفایە و ئەو دوو شاهیدانە دە ڕۆژی کە لە فڵان مەوعیدە لە محکمەی سەورا لە بەغا ئامادە بن محکمەی ئەم تاوانبارە دەکرێت ئەبێت لەوێ لە بەردەمی حاکمان شاهیدی لەسەر دەن وەڵام زۆر باشە ئەوەی شاید حاڵەکە ئێستا لە ژیان ناماوە لەم کوردستانە لە شاری هەولێر دانیشێ ئەڵێ من خۆم لەو فەسیلەیە سەرباز بووم لەو کاتەیا حەوت ڕۆژ ڕۆیشتم و سێ ڕۆژی مابوو سێ ڕۆژی مابوو ئافرەتێکی قژ سپی تۆزاوی هەموو دەموچاوی خاڵ و کوتان بوو هات و ئەحواڵی ئەو کوڕی پرسی کە گیراوە وتی زۆر دەمێکە نەهاتووە بیست شەو لە ئیجازەکەشی تێپەڕی کردووە من هەر چاوەڕێم و بەخوا کەسم نییە بە شوێنە بینێرم خۆم هاتووم ئاگری جەرگ هەڵیگرتووم و هاتووم بە شوێنیا وتیان وەڵڵاهی حاڵ و مەسەلەکەی ئاوایە، ئامۆژگاریمان کرد ئەگەر وەزیرێک، گزیرێک، کاربەدەستێک، ئەمین عامێک، موخابەراتێک شتێک دەناسی واسیتەیەکی گەورەی بۆ بکەینە کوڕەکەت تێدا چوو. وتی بەو خوا لەم سەر زەوێدا کەس ناناسم. وەڵڵاهی کەسم نییە، دەگوتیان بەخوا کوڕەکەت ڕۆیشت. وتی ئەی خۆ کەسێک هەیە، کەسێک هەیە دەسەڵاتی لەسەر و هەموو دەسەڵاتەکانەوەیە. ئەڵێ ئەو پیرەژنە ڕۆیشتەوانێ و ئێمەش کمان بەخوا خوا ڕەحمت پێ بکا تازە کوڕەکەت ڕۆیشت ئەڵێ ڕۆژی هەشتەم بوو دوو ڕۆژی ماوە مەوعیدەکە لە سەنگەر هاتبووینە دەرەوە کەش و هەوایەکی خۆش دنیا کش و مات جەنگ هیچ باز نەبوو هیچ تۆپ بارانێک لە ئارادا نەبوو فڕۆکە بە ئاسمانەوە نەبوو لە کتوپڕا تۆپێک هات ویڕەویڕ هات و لەو خەندەکەیدا کە ئێمە ئەو فاسیلی تێدا بووین ئەڵێت لێیدا بوو بە چڵە دووکەڵێک تەپ و تۆزێک ماوەی نیو سەعاتێک کەس کەسی نەدەبینی کە ئارام بووینە وتیان چی بوو وتیان سێ شەهیدمان داوە وتیان کێ بوون وتیان ئەو ڕێی زوعەفایە و دوو شاهیدەکەی سبحان الله لەو هەموو خەڵکە پەسێ پڕیشکێکی بەر نەکەوتبوو نەمانزانی تۆپ چۆن هات ئێستاش کەس بۆی معلوم نەبوو ڕەیس عورەفا و هەردوو شاهیدەکەی بەرکەوتن لە ناوی برن و دەست دەستی گیانیان لەدەستدا هەر ئەو دەقەیە ڵاگام لێبوو بەرقیان کردەوە بۆ مەحکەمەی سەورە مدعیەک داواکەرەکە و شاهیدەکانی لە ناو چون و شەهید بوون داواکە بەتاڵ بۆتەوە ئەڵە کابرا هاتەوە بۆ ناومان کوڕە گەنجەکە بەڵە خۆشەویستان پەروەردگارێک هەیە کەم کەون و کائیناتێ بەدەستەوەیە ئەو کەسانەی کەوا کوفر دەکەن کەسێک لە ماڵەوە سەیەکەی چێشتەکە سوێر بێ کوفر دەکا ژنە کوفر دەکا هەیە لەگەڵ مناڵەکەی عاجز دەبێت دەست دەکا بە کوفر کردن ئەمە بەڵڵاهی دەردێکی کوشندەیە ومن الناس من يعبد الله على حرف هواية خواپەرستی یەکان لەسەر لێوان فإن أصابه خير اطمأن به ئەگەر تووشی خێر و چاکە بوو الحمد لله دەکا وان اصابه فتنە انقلب علی وجهه خسر الدنیا والآخرە ذلک هو الخسران المبین پەروەردگار دەفەرمێ هەر کە تووشی ناڕەحەتیەک بوو قسەیەکی بەدڵ نەبوو سەد کوفر دەکا نعوذ باللە بۆ جنێو بەخوا دەی پەنا بەخوا جنێو بە دین و بە قورئان و بە ئەمانە دەدا کوفر دەکا و دەست دەکا بە ناشکری کردن خوا دەفەرمێ وە خەسارەتمەندی دنیا و قیامەتە قیامەتی ڕۆی دنیاشی ڕۆی لەبەرئەوە ئاگاتان لێبێ زمانتان لە کوفر بپارێزن خاڵی کۆتایی ئەو کەسانی کە دژایەتی خوا دەکەن پەنا بەخوای پەروەردگار ڕیباخۆر بە نەستی قورئان هەر کەسێ پارە بە قەرز بدا بە کەسێک زیادەی لێ وەرگرێتەوە لە ملیۆنێ دۆلارێ یەک دۆلار زیاد وەرگرێتەوە ئەوە پێی دەڵان ڕیبا ئەوە میللەتان لەناو دەبا ئەوە ئوممەتان هەڵدەتەکێنێ خوا دەفەرمێ ئەو کەسەی ڕیباب خوا شەڕی لەگەڵ من کردووە ڕیبا بابەتیشی درێژە بەڵام یەکێ لەو شتانەی هەستم پێکردووە ئێستا هەیە با مسڵمان نەڵێ نەمزانیوە ڕیبا خۆ شەڕی لەگەڵ پەروەردگارا کردووە پەنا بەخوا ئەویش ئەوەیە کەسێ پێویستی بە پارەیە من و تۆ فڵان پارەی نادەینە بە قەرز هیچی بەدەستەوە نیە بتداتەوە پارەیەکی زۆریشی دەوێ دێ بە ئا ئەم بەڕێزە ئەڵێ کاکە سارەکەت بە چەن ئەفرۆشی ئەڵێ بە سەد و پەنجا وەرەقە ئەم سارەیە لە بازاڕە سەد و سی وەرەقەش ناکا کە پارەکە حازر بێ ئەڵێ بە زۆر چاکە بە سەد و پەنجا وەرەقە لێ دەکڕم دوای شەش مانگی تر دوای ساڵێکی تر پارەکەت دەدەمێ ئەڵێ زۆر باشە معامەلەیان ڕێک دەکەوێ و کڕیوێتی هەر لەو مەجلیسەدا یان دوای دوو ڕۆژ ئەڵێ کاکە بۆ سارەکەم لێ ناکڕیەوە وەڵا خۆم مەبەتەمان بیفرۆشم وەڵا بە چەند وەڵا بە سەد و سی وەرەقە هەر هەمان کابرای سەیارە فرۆش سەیارەکەی خۆی دەکڕێتەوە بە سەد و سی وەرەقە پارەکەی دادێ واتە ئەم کابرای کڕیار بوو بە خاوەنی سەد و سی وەرەقە دۆلار سەیارەکەشی دایەوە لێرەدا پارەکەی دەستکەوت سەری ساڵ دەبێت سەد و پەنجا وەرەقە بداتەوە بیست وەرەقەی ڕیبایە نەڵی کڕین و فرۆشتنم کردووە لە شەرعا دەفەرمێ ئا ئەمە ڕیبایە سیارەکە نابێت جارش کە بەدەر کوماڵی تۆدا بێتەوە حتا کە سوکاریش لێ بکرێتەوە با بۆ خۆی بڕوا لە مەعرەزێک لە کوێ دەیفرۆشێوش خۆی دەخەڵەتێنێ ئەینا ئەو پارەی دەوێ نەک سەیارە زۆرجار کەسەکە بیستومە خۆی لێی دەکڕێتەوە ئەوە دوژمنایەتی خوایە خوا دەفەرمێەوەی ڕیبا بخوا دوژمنایەتی لەگەڵ منا کردووە ماڵ و سەروەت و سامانەکە لە کتوپڕێکا تێدا دەچێ و چەندین حادیسە بەدوایادەیە ئەمە بابەتێک بوو لەسەر کۆمەڵێک خاڵ بەڕێزان کە دژایەتی خوای پەروەردگار ناکرێ دۆستایەتی خوای پەروەردگار نزیکی لە ئەڵڵاوە سەرفرازی بەدواوەیە خوای پەروەردگار لێت دەپاڕێمەوە بمانکەی بە دۆستەکانی خۆت یا اللە خوایە لە خۆتمان نزیک کەیەوە بە ئیمان و عەمەلی صاڵح یا ربی خوا لە هەر هەڵەیەک بە زماندا بە کردەوە کردبێتمان بەرامبەر بە تۆ و بێ ئاگایانە بە سەرمان هاتیە پەڕی بێ خوا لێمان ببووری خوا لە هەڵە و گوناهەکانمان ببووری یا ربی خوا پیرەکانمان عاقبەت خێر و سەلامەت کەی گەنجەکانمان زیاتر هیدایەت بدەی ئەم هەموو گەنجە ڕووی کردوتە ماڵەکەی تۆ یا ربی خوا بیان پارێزی ئەو پیرانەی کە تەمەنیان لە خوا پەناسی و خوا پەرستیا بەڕێ کرد یا ڕەبی خوا سەرفرازیان کەی خوا زەلیلی سەر جێگایان نەکەی خوا ساغ و سەلیم و حرمەتداریان کەی هەتا ئاخر لەحەزاتی ژیانیان ئەوەی نەخۆشە یا ڕەب العالمین یا شافی یا الله شیفای بەخێری بۆ بنێری ئەوەی مردووی لێ مردووە خوا لە مردووەکەی خۆش بی و سەبری بە دڵ و دەروونی خۆشی بگەیەنی یاڕەبی خوایە ئەو کەسانەی کێشەی خێزانیان هەیە کێشەی کوڕ و کچ و بووکیان هەیە یاڕەبی خوایە ئیسلاحی حاڵی خێزانەکانیان بکەی خوا دڵخۆشیان کە بەوەی ئیسلاحی حاڵی خێزانەکانیان بکەی مناڵەکان کە پێت نەبەخشیون بە هەندێک کەس لە خزێنێ ڕەحمەتی تۆ هیچ کەم نابێتەوە پێیان بەخشی ئەوەی پێت بەخشیەوە ساڵحی کەی سالاری کەی سەنگین و خواناسی کەی